علی سیدنا محمد و علی آله و اصحابه اجمعین برایانی ئیماندار و خۆشەویست خوشکان و دایکانی ئەهلی ئیسلام سەلام و ڕەحمەتی خوای پەروەردگار لەم کاتە پیرۆزەدا لەسەر ئێمە و هەموو ئومەتی پێغەمبەر بێ صلی الله علیه وسلم پێغەمبەری خوا صلی الله علیه وسلم ئەرکی سەرەکی گەیاندنی ئەم ئیسلامە ڕەحمەت و پڕ بەرەکەتە بوو بۆ هەموو گرۆی جیهانی. پەیامی ئیسلام پەیامێکی ڕەحمەت و میهرەبانییە، شیفا بەخشی نەخۆشی و زام و دەردەکانە. خۆشەویستی خوا صلی اللە علیه وسلم کە خوای پەروەردگار ڕەوانی کرد نەک هەر بۆ ئیمانداران بەڵکو فەرمووی ئەم ڕەحمەتە بگەیەنە چونکە خوا فەرمووی من ڕەبی عالەمینم، ئەوەش کە سوجدە بۆ خوا نابا هەر لە ژێر ڕەحمەتی ئەو رب العالمینەدا جێی بۆتەوە لەم دنیادا. وە ئاخر وشەی قورئانەکەشمان فەرمووی ملک الناس اله الناس رب الناس ئەمانەی سورەتی ناس ئاخر وشەش لە قورئانی ئێمەدا بە وشەی ناس کۆتایی پێدێ هەموو خەڵکی بە ئیماندار و بێ ئیمانەوە واتە ئەم ئیسلامە بە مەرجێک جوان تێی بگەی، بە مەرجێک بە هەڵە لێی حاڵی نەبی، عیلمی باشت پێی هەبێ، وەڵڵاهی کەسێک نییە لەم سەر زەویەدا لە ڕەحمەتی ئەو ئیسلامە ئیستفادە نەکا. ئەوەی ئیماندارە لە دنیا و قیامەتا ئیسراحەت دەکا، ئەوەی کافرە لە دنیادا ئیسراحەت دەکا، خۆی قیامەتی ناوێ، ئەوە دەچێتەوە بارەگای خوای پەروەردگاری خۆی. یا ایها الرسول بلغ ما انزل الیک من ربک پەیامی پێغەمبەر صلی اللە علیە وسلم تەبلیغ بووە گەیاندن بووە وما علی الرسول الا البلاغ پێغەمبەر صلی الله علیه وسلم تەنها ئەوەندەی لەسرە کە ئەم بەلاغە ئەم وتە پیرۆزە بگەیەنێ تەنها گەیاندنی لەسرە بەڵە خۆشەویستان تەنها گەیاندنی لەسرە بۆ ئەوەی کە ئەم دینی خی پەروەردگارە گەیاندنەکە ئەوەیە تەبلیغ هەر خۆی لە خۆیا دیارە، تەبلیغ بریتییە لەوەی کەسێک پەیامێک دەنێرێ بۆ کەسێک، ئەبێ ئەو کەسەی پەیامەکە دەگەیەنێ بە جوانترین شێوە، بە زمانێکی زۆر شیرین بڵێ برا ئازیزەکەم ئەم تەبلیغەت بۆ هاتووە لەلایەن ئەو سەرکردەوە، لەلایەن ئەو فڵان کەسە و ئەو دەسەڵاتەوە. ئەم هەر ئەوەندەی لەسەرە بۆی نەک کەلەپچە بکاتە دەستی و بیهێنێ بۆ مەحکەمە، ئەمە ئیشی کەسێکی ترە کە قەزائە، کە دەزگای جێبەجێکردنە، بەڵێ خۆشەویستان، پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم خوای پەروەردگار ئەم کارە گەورەی پێ سپارد کە گەیاندنی پەیامی خواییە. ئەو مامۆستای ئەم دینە بوو، ئیمام نوێژ و وتاربێژی مەدینە بوو، خواوەند سەنا خوانی بوو، موعجیزە پشتیوانی بوو، نوێژ ڕووناکی چاوانی بوو، نەخشەی هەبوو بۆ مانگ و ساڵ، بۆ دەر، بۆ ماڵ، دوژمنانی هەر چەند زۆر بوون، گەورە و گچکە ڕەش و بۆر بوون، بەڵام لێیان بێ خەم نەبوو، دوژمنی خۆی پێ کەم نەبوو. زبر و مۆن و تووڕە نەبوو، ئەو نەرم بوو، دڵگەرم بوو، بە ئارام بوو، پڕ شەرم بوو، میهرەبان و بەخشندە بوو، ڕووخۆش و دەم بە خەندە بوو. پێغەمبەر صلی اللە علیە وسلم کە ئەم تەبلیغی خوای گەیاند ئاوا گەیاندی ئاوا بە نەرمی و حەلیمی کە پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم وەفاتی کرد ئەم میراتی تەبلیغ کردنی دینی خوا بۆ خەڵکی خوا سپێردرا بە عولەمایانی ئیسلام العلماء ورثة الأنبياء زانایانی ڕاستەقینە لە منبەر و محرابی پێغەمبەر صلی الله علیه وسلم میراتگری ڕاستەقینەی پێغەمبەرن صلی اللە علیە وسلم. ئەو کەسەش کە وارث بێ ئەبێت صیفاتەکانی پێغەمبەری خوای تێدا بێت صلی اللە علیە وسلم ئەمجا وارثە. وارثی تەنها بە جبەو مێزەرێک نیە ئەبێت ئەخلاقیاتی پێغەمبەر صلی اللە علیە وسلم ئەو ڕەوشتەی لە پێغەمبەری خۆشەویستا هەبوو بۆ گەیاندنی ئەم دینە لەو علەماو زانایاشدا هەبێت ئەمجا وارثی ڕاستەقینەیەو لێی قبوڵ دەکرێت. یەکەم سیفەتی پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم لە گەیاندنی دینەکەدا تموحی لە ماڵی هیچ کەسێکا نەبوو چاوی لە دەستی هیچ کەسێک نەبوو داواشی لە هیچ کەس نەبوو ئەوانەی عالم بوون لە شوێنی پێغەمبەر صلی اللە علیە وسلم هەمان ڕەوشتیان هەبوو دەچینە مزگەوتەکەی پێغەمبەر صلی اللە علیە وسلم شاری مدینەی پیرۆز ئالەو کاتەدا سەردەمی هیشامی کوڕی عەبدولمەلیکە کە لە دیمەشقی شام دادەنیش لە سووریا خەلیفە بوو، خەلیفەی ئیمانداران بوو، جیهانی بەدەستەوە بوو، سەردانی ماڵی خوای کرد بۆ کەعبەی پیرۆز و حەجی کرد، دواتریش چووە مزگەوتی پێغەمبەر صلی اللە بۆ مەدینە، کە چوو دەوری نوێژی عەسر بوو، ئەو هەموو خەڵکە لە دەوری پیاوێکی جل شڕ، پیاوێک ئاو بە ڕیشیا دەستنوێژی هەڵگرتبوو بە ڕیشیا ئەتکایە خوارەوە، ئەو هەموو خەڵکە گوێیان بۆ گرتبوو. ئەم خەلیفەیە بەو هەموو هێز و دەسەڵاتەوە کە چووە مزگەوتەوە کەس هەر ئاوڕیشی لێ نەدایەوە لەبەر قسەکانی ئەم عالمە وتی ئەوە کێیە وتیان ئەوە سالمی کوڕی عەبدوڵڵای کوڕی ئیمامی عومەری کوڕی خەتابە ئەوە لە شوێنی پێ سا سەلەم وەعز دەدا بۆ خەڵک و ئامۆژگاری خەڵک دەکا ئەوەندە قسەکانی ئەم سالمە بە تەسیر بوون هەموو خەڵکەکە هەر ئاگاشیان لێ نەبوو خەلیفە و حەشەمەتەکەی چوونە ناو مزگەوتەوە هەر ئاوڕیشیان بۆ نەدایەوە کە خەڵکەکە دەوری چۆڵ کرد چوە خزمەتی و بە چوە کادانیش بەس چوە کادانیش لە خزمەت ئەم عالمەدا وتی جەنابی مامۆستا سالم چی دەفەرمووی خزمەتێکت پێشکەش کەم پارە و پوڵێک زەوی و زارێک خزمەتێک ئەفەرمێ ئاوا سەری بەرز کردە وتی هەی پیاو هەر نەشی ودەی خەلیفە تۆ شەرم ناکەی لە مزگەوتی پێغەمبەر صلی الله علیه و سلم باسی ماڵی دنیا دەکەی تۆ چاوت لەو قەبرەی خۆشەویست نیە هێشتا دونیات لە دڵایە عەیبە جارێک کە قسەی وا نەبیستم لە مزگەوتی پێ سەد سەم باسی دونیا و پارە و پوڵ و زەوی و زار بکرێ ئەفەمێ خەلیفە کشایەوە هەر بەنج بوو قەت قسەی وای گوێ لێ نەبووە چوو لە دەرەوەی مزگەوت چاوەڕێی کرد کە هاتە دەرەوە بە گۆی بە گۆچانەکەیەوە بەبێ حەرەس و حیمایە چوو دەستی ماچ کرد وتی داوای لێبوردن لێ دەکەم لە مزگەوت تا دەبوو قسەکەم نەکردا ئێستا فەرموو چیت دەوێ و لە خزمەتتام و بۆ جێبەجێکەم وتی بەو خوا حەیفە تۆ خەلیفە و سەرپەرشتیاری ئیماندار بی ئەڵێی لە قسە حاڵی نابی برا من لە ماڵی خوادا داوای دونیام لە خوا نەکرد داوای دونیا لە عەبدێکی وەک تۆ دەکەم کە ڕوحی خۆشت بەدەست نییە کە نانی خۆشت بەدەست نییە من شەرم دەکەم نان و قوتی خۆم لە کار بەدەست داوا بکەم ئەڵێ خەلیفە لەرزی هەموو لەشی لەرزی ئەوانەی حرس و حیمای بوون وتیان قوربان بۆ وان لێهات فەرمووی بە زاتی خوا بەدەست خۆم نییە چەند شەڕ و قائیدی عەسکەری و سەرپەرشتیاران و گەورانی دونیام دیوە بەقەدەر ئەم پیاوە سام و هەیبەتی لە دڵما نیە ئەمە بۆ خوا عالم ئاوا عالم بوو هەتا عالم و جێنشینی پێغەمبەر صلی اللە علیە و سلم ئاوا بوو ئەم دینە ئاوا عیززەتی هەبوو مامۆستا سەعیدی نەوڕەسی کاتێک کە ڕووسەکان بەدیل گرتیان مەلا سەعیدی نەوڕەسی پیاوێکی هەرە بەناوبانگی ئەم میللەتی کوردەی ئێمەیە ئەوە لە نەتەوەی عەرەبە ئەمە لە نەتەوەی کوردە کاتێک کە قەیسەری ڕووس ئەمری ئیعدامی دەرکرد لە وڵاتی ڕووسیا بەدیل گیرا لە شەڕی ڕووسدا لە ڕۆژی ئیعدام کردنەکە سەردانی سزنەکەی کرد وتی بۆی بۆ خۆم بە دیاریانەوە بم کە ئەو کوردە موسڵمانانە ئیعدام دەکرێن لەو کاتەدا هەموو سزنەکان لە ترسان هەستان کە هاتە سزنەکەوە مامۆستا سەعیدی نەوڕەسی هەڵنەستا وتی، پێی بڵێن بۆ هەڵناستێ؟ تەرجومانەکە وتی، بۆ هەڵناستی؟ وتی، لەبەر ئەوە نییە پاشا و قەیسەرم پێکەم بێ، ئێمە کەسمان پێکەم نییە. ئەوەش تاقیکردنەوەیەکی دنیایە و لە وڵاتی خۆیان سوڵتەی هەیە. بەس من مێزەری سپی مەلایەتیم لە سەرایە و قورئان لە سنگمایە. وەڵڵاهی پێم بێ عیززەتییە لەبەر پیاوێکی بێ بڕوا و مولحید هەستم. هەر ئەوەندەیە ئەینا لەبەر حورمەتی ئەو قورئانەی سنگ وئەو مێزەرەی سپیەی سەرم ئەینا وەمن نیە پێم پاشان پێ سوک بێ بۆی تەرجومە کرد و وتی لەسێدارەی دەن لەپێشەوە ملی ئەو بپەڕێنن کاتێک داواکار داوای لێکرد وتی چ وەسێتێک شتێک هەیە وتی هیچم نیە تەنها ڕێم بدەن دوو ڕکان نوێژ بکەم پێش لەسێدارەدان و مل پەڕاندنم دوو ڕکان نوێژ بکەم لەو شوێنەیان نوێژی کرد دەست نوێژی هەبوو نوێژی کرد بۆ خوا بژی خوای گەورە ئاوا پشتی پەنات دەبێ مەلا هەتا هەبوو ئاوا بوو ئاوا بێ منەت ئاوا بێ تەماح ئاوا لەگەڵ خوای خۆیدا پاک بۆیە ئێمە پێشەوەی قسە لەگەڵ هەر کەس لێ بکەین دڵنیابن لەگەڵ خۆمانە قسە دەکەین ڕەنبێ خەلەل لە خۆمانەوە بێ کە خەڵک باسمان دەکا ئەی مامۆستا تۆ هەنگێکی هەڵاڵەی ئەم شەریعەتەت نۆش کردووە بە ڕەنجی زۆر گەنجت کڕی و لە ساباتی میحرابێکا جێگات بۆ خۆت خۆش کردووە خەڵکی لە تۆ چاوەڕوانی خۆراکێکی شاهانەیە ئۆمێدی ئایندەی دووریان بەو جبە و مێزەرانەیە دە تۆش دەستت لە سەر دەست بێ تیکە نانێ کە مێزەری سپیت ڕەشکا بە قەقنەس بێ ئامان قورئان نەدەی بەنان. دوو نمونە قورئانیەکە تۆ دەدوێنێ حەرفێ بەسە لە بۆ کەسێ کەوا کەس بێ تۆ هەر وەک خونچەی گوڵانی هەنگ و مەل کەمەند کێش دەکەی هەروا دکتۆری دڵانی خەڵکی بۆ ناو بەهەشتی خوا پەلکێش دەکەی تۆ هەورێکی بەهاری نەرمەبارانی ڕەحمەتت هەڵگرتووە ئای چەندە کۆڵەکەت قورسە کێو خۆی لە ژێر ڕاناگرێ قاچ دەلەرزێ و لاشەی زەبوون بەو کۆڵەوە هەڵناگرێ باوەڕ بکەن ناڵە و سەدای قوم فانذری قورئانی دەنگی نەرمی زەممیلونی لەبیر کردم ئەی پێغەمبەر خۆی نەیفەرموو ئەمری سەختی فاستقم کما امرت لە سورەتی هود پیری کردم؟ شوانێ باش بە ئەی مامۆستا شوانێ باش بە گورگ مەڕەکانت نەبا ڕانەکەت فەرامۆش نەکەی چاو نەبڕیتە دنیای خەڵکی دڵ بە پوشێکی خۆش نەکەی تۆ چاودێری شەریعەتی بۆ کولێرەی قوروشبایی ئیسلام هەڕاج فرۆش نەکەی تۆ کە لە نوێژا ئیمامی دیارە ئیمامی ژیانی ئیتر مەئموم بی کەی جوانی با بزانی تۆ هەوێنی کامەرانی دەلیلی چاکەکارانی پیرۆزت بێ میراتبەری میراتی پێغەمبەرانی تۆش با گوڵ چاندن کارت بێ تۆش با گوڵ چاندن کارت بێ ڕێبواری ڕێ دەستبارت بێ جبە و مێزەر بە فەخرەوە کاڵای ناو لادێ و شارت بێ وەک نەوەوی شوێنەوارێک جێ بهێڵە تا بۆ میزانی قیامەتت وەک بەرچنەی سەر بارت بێ بەڵێ خۆشەویستان لە خوای بە زیاد بێ ئێمە فەخر و شانازی بە ئیسلامەوە دەکەین و بەوەش کە لەناو ئەم میللەتەی ئێمەدا هەتا ئێستاش و تا قیامەتی ئیشاءاللە لێی نابڕێ عالمی گەلێ چاکمان هەبوون یەکێ لە شانازیەکانی میللەتی کورد دینمان زۆر بە پاکی وەرگرتووە و بەڕاستی مەلا و عالمی چاکیشمان هەبوون وەرە لە بواری ئەدەبە ئەگەر سەیری ئەدەبی کوردی کەی ئەبێ بگەڕێیتەوە بۆ کێ؟ بگەڕێیتەوە بۆ مەدرەسەکەی نالی، بۆ مەحوی، بۆ سالم، بۆ کوردی، بۆ ئەحمەدی خانی و شاکارەکەی مەموزین، بگەڕێیەوە بۆ مەلای جەزیری لە بادینان، بگەڕێیەوە بۆ مەولەوی. باشە ئەدەبی کوردی مەلای لێ لابەرە چی دەمێنێتەوە؟ وەرە پێم بڵێ لە کۆلێجی ئەدەبیات بەشی کوردی بەس بەشی مەلاکانی کوردی لێ لابەرە نازانی باسی چ بخوێنی. حەمد و سەنا بۆ خوا کە مەلا پێشەنگی ئەدەبیاتی کوردی بووە. سوپاس بۆ خوای پەروەردگار لە بواری بڵاوکردنەوەی عیلم و زانستا لەم کوردستانەیا مەلا مامۆستای مزگەوت مامۆستای سەرەتایی بووە هەتا دوا قۆناغی خوێندنی باڵا و زانکۆ ئەزانن بۆ چونکە کاتێ مامۆستایەکی بەڕێز لە حوجرەیا فەقێی هەبووە لە دەرسی ئەلف بای فەقێیەتیەوە هەتا ئیجازەی عیلمی مەلایەتی کە پلەی دکتۆرایە دەرسی بە فەقێ وتووە ئێستا مامۆستایەکی ئیبتیدایی ناتوانێت دەرس بە زانکۆ بڵێ، مامۆستایەکی زانکۆش نایەت لە ئیبتیدایی دەرس بڵێتەوە، ئەڵێ من چۆن لەوێ دەڵێم، بەڵام مەلا ئەوەی نەکردووە، ئەوەی کە سەرەتا هاتووە ئەلف با فێر بێ مامۆستا دەرسی پێ وتووە، ئەوەش ئاخر مادەکانی عیلمی خوێندووە لە عیلمی مەلایەتیدا هەر پێی وتووە. حەمد و سەنا بۆ خواستە جیهان شانازی دەکات بە مەلا کوردەکانەوە، مەلا ئەبوبەکری موسەنیف، ئیبن قەرەداغی، ئیبن موستەوفی، ئیبن سەلاحی شارەزووری، ئیبن خەلەکان، شێخ ئەبوبەکری باقلانی، مەلا عەبدولکەریمی مودەڕیس، مەلا حەمینی کانی سانان، شێخ محەمەدی خاڵ کە هەر نابژێردرێن، ئەمانە نەک کورد هەموو جیهان شانازی بە عیلم و زانستیانەوە دەکا. وەڵاهی مەلامان هەیە یەک تاکە ڕۆژیش نەچۆتە مەکتەب ئێستا لە ژیاندایە بەڕێوەبەری پەیمانگەی دیراساتی ئیسلامیە یەک ڕۆژ نەچۆتە خوێندنی دیراساتی مەکتەب دکتۆرای وەرگرتووە ئەوانەی کە سەرپەرشتیاری دکتۆراکەیان کردووە وتویانە توخوا بەس پێمان بڵێ تۆ لە کوێیا خوێندووتە هەر سەریان سوڕماوە لە موسڵ کە دکتۆرایان داوەتێ وتوێتی وەڵا برا من لە یەک شوێن نەمخوێندووە بەس لە حوجرەی مزگەوتا خوێندوومە سەریان سوڕماوە لەو هەموو عیلمە کە کابرا بەبێ دیراساتی ئەکادیمی بەدەستی هێناوە لە بواری دەستخەت خۆشیدا لە بواری نامەنووسیندا ئێستاش مەکتەبەکانی جیهان دەستخەتی مەلای کوردیان بە فەخرەوە هەڵگرتووە ئەو هەموو دەستخەتە خۆشە، ئەو هەموو نامە جوانە لە شۆڕش و دیفاع لە میللەتدا مامۆستای کورد، مامۆستای مینبەر و میحراب دوانەکەوتووە. ساڵی هەزار و نۆ سەد و نۆزدە کاتێک کەمال ئەتاتورک بڕیاری دا زمانی کوردی، نووسینی کوردی قەدەغە بکرێ، قورئانەکان بسووتێندرێ، لاببرێ شەریعەتی ئیسلامی، یەکەم کەسێ لە کوردا کە لێی بەدەنگ هات مەلایەکی کورد بوو، شێخ سەعیدی پیرانتان لەیادە؟ چل و شەش ئەندامی سەرکردایەتی لەو حیزبەدا هەبوو، یانزەیان مەلا بوون، بەس بەو مێزەرەوە یانزە ئەندامی حیزبەکەی شێخ سەعیدی پیران لە ئەندامانی سەرکردایەتی لەو چل و شەشەی یانزەیان مێزەر بەسەر بوون، مامۆستای مینبەر و میحراب بوون. حەڤدە کەسی بنەماڵەکەی لەگەڵ خۆی ئیعدام کرا، ئێستاش نانێژ لە قەبرەستان بیان نێژن، یەک زەڕە ئەو مەلایە خیانەتێکی بە میللەتی خۆی نەکرد. چواردە ساڵ نەوەکانی بۆ بولگارستان و سنوورەکانی نەفی کران لە مافی سیاسی لە مافی بازرگانی لە مافی خوێندن بێبەش کران لە کاتی ئیعدامدا داواکاری گشتی بە شێخ سەعیدی پیران بەو مێزەرە سپێ و ئەو ڕیشە سپێیە وتی شێخ مامۆستا چ داواکاریەکت هەیە لە کاتێکە کە دوای چەند دەقیقەیەکی تر ژیان لە دەست دەدەی چونکە یعدام دەکری ئەوە پەتەکەیە وتی، من بۆ دوو شت خەباتم کرد، یەکەم بۆ عیززەتی ئایینی ئیسلام، دووەم بۆ سەربەرزی نەتەوەی کورد. ئەو دوو هەدەفەم هەبوو. بەم حیزبانە دەڵێم تو ئەو خوایە با بگەڕێینەوە بۆ دوو شت. هەموو شتێ واز لێ بێنن. عیززەتی دینی ئیسلام کە سەربەرزیمان پێوەیەتی، کوردایەتی ڕاستەقینە و خۆشەویستی ئەم نیشتیمانە. ئەوەی تری هەمووی درۆو دەلەسەیە هیچ کەس خۆی پێوە با نەدا وتی من بە ئەو دوو شتە دەکەم وتی ئەی من دەڵێم داواکاریت وتی داوام ئەوەیە تو ئەو خوا میللەتی کورد لە دوای ئێمە ئێمە خیانەتمان بەم وڵات و نیشتیمان و دینە نەکرد لەبەر چاوی دوژمنان سوکمان مەکەن ئێوە خیانەتی پێ مەکەن ئەوە کەراماتی هەبوو دەیزانی ڕۆژێ ئەم میللەتە خیانەت بە دینی خۆشی و بە نیشتیمانی خۆشی دەکا وتی، تۆ ئەو خوایە لە دوای ئێمە، ئێمە خیانەتمان نەکرد، ڕوحی خۆمان بە سەربەرزی فیدا کرد، ئێوە خیانەت لە دین و لە نیشتیمانی کوردستان مەکەن، بەس ئەوەندەم وەسیەتە و هیچ شتێکی ترم نییە. ئەی خۆ شێخ مەحموودی حەفید پیاوێکی مەلا نەبوو؟ لە بنەماڵەی شێخانی تەریقەت نەبوو؟ ئەی قازی محەمەد، فەخرە بۆ مەلای کورد، ئێمە برا ناترسین خەڵک دممان لێ بکاتەوە، فەخرە بۆ مەلای کورد، یەکەم سەرۆک کۆماری کوردستان مێزەر بە سەرێک بووە. قازی محەمەد مەلای مزگەوت و مودەڕیسی مزگەوتێکی دینی نەبوو، یەکەم سەرەک کۆماری کوردستان، یەک ڕۆژیش خیانەتی بەو میللەتە نەکرد، دینارێکی ئەو میللەتە و تمەنێکیشی نەخوارد، زەوی و زارەکەشی لە دوای مردنی خۆی هەمووی بەخشی بە مەکتەب و خەستەخانە و مزگەوت، ئامۆزاکانیشی لەگەڵ خوای ئیعدام کران، ڕوحی خۆشی کردە سەلامەتی قوربانی میللەتەکەی. لە خوا بەزیاد بێ ئەوە فەزڵی خوایە کە خوای گەورە ڕەحمی کردوە بە عیزەتی ئەم قورئانە مەلا ئاوا پەرێزی پاک بێ کوردایەتی پاک مەلا دایهێنا. چەند مەلامان، بۆ خۆتان هەر لەم مەنتیقەیە پێویست بە ناوهێنان ناکات، چەند مەلا لە شۆڕشی ئەیلوولا شەهید کران، چەند مەلا لە بەرەکانی جەنگا دژی بەعس، لە شۆڕشی ئەیلوولا مەلایەتی مزگەوتەکەیان بەجێهێشت و چەکیان دەستدایە، لەگەڵ هێزی پێشمەرگەدا لە شۆڕشی ئەیلوولا مەلامان شەهید کرا. لە بواری ئاشتیدا حەمد و سەنا بۆ خوا مامۆستای مێزەر بەسەری میللەت لە میحرابا پەیامی یەکە بەیەکەوە ژیانی هەبووە وەڵای بەردەوام وتومانە میللەت برابن وتومانە غەش لە حکومەتەکەت مەکە چەن ڕۆژ خەڵک پەیوەندیمان پێوە دەکات تخوا غەش لە حکومەتەکەت مەکە برام نەخێر ئەو پارە حەرامە نەخۆی نەوەڵا پێشمەرگەی پارەی زیاد بۆ هاتووە بیگێڕەوە بازاڕەکەت با پاک بێ برای فرۆشیارم ئەوە پەیامی ئێمە بوو کوشتن تاوانە کوڕە خەڵکی نە دەستان نەچێتە خوێنی یەک وتومانە با نیفاق نەمێنێ بە دڵ و زبان ئەوەی لەسەر زمانت بوو با لە دڵیشتا بێ لە مەقەڕی حیزبەکان بەداخەوە لەسەرەوە هەموو خەڵک بران لە ژێرەوە هانی یەکتر دەدەن دژی یەکتر بەس لە مزگەوتا وانە لە مزگەوتا دەڵێن تو ئەو خوایە ئەوەی لەسەر زبان تەبا لە ناو دڵیشتاوا بێ منافق مەبە بەرامبەر یەکتر ئەمە پەیام لەمە جوانتر هەیە حتا ئیسلام هەبوو تا مەلای ڕاستەقینە هەبوو تا ئەم حیزب حیزبیانە نەبوو واللهی مەلا نەیدەزانی کامە مەسیحێ لە گەڕەکەکە و کامە جوولەکەی و کامە مسلمانە هەموو بەیەکەوە دەژیین نمونەی مێژوویم لایە کاک ئەحمەدی شێخ ئەوەندەی دەروێش هەبووە لە سلێمانیدا بەس یەک ئاماژەی بکردایە یەک جوولەکە و گاو لەو شاری سلێمانێدا نەدەما هەر یەک عەرەقخانەی نەدەهێشت بەس بە یەک ئاماژەی دەروێشەکانی ئەر ئاوایەکی بکردایە خۆیان تێیەگەیشتن کەچی کوڕێکی دێتە لای دەڵێ باوکە لە گەڕەکی مەسیحیەکان ئافرەتێکی زۆر ڕێک و پێک هەیە باوک و دایکیم مەسیحین گاورن دەمەوێ ئەو کچەم بۆ بێنی کوڕم ئەی بۆ کچە مسوڵمانەکەت بۆ نێنم نەوەڵا باوکم من دڵم چۆتە سەر ئەو کچە مەسیحی و ئەوم دەوێ عالمانی ئێمە ئاوا براکان لە دین گەیشتبوون کاک ئەحمەد بۆ خۆی دەچێتە ماڵی ئەو پیاوە مەسیحیە دەستی ئەو کابرا مەسیحیە ماچ دەکەن و کچەکەی پێشکەش بە کوڕی کاک ئەحمەد دەکا ئەویش ناڵە کوڕە مسوڵمان و کوڕە شێخە نایدەمێ کە مناڵیان دەبێت لە مەجلیسی ناو نانەکەیدا دەڵێن کاک ئەحمەدی شێخ بانگی بەسەرا بدە و ناوی بنێ دەفەرمێ وا ناومان نا عیسا کوڕەکەی ئەڵێ باوکە ئەی بۆ ناوی نەنین محەممەد ئەڵێ لەبەر دڵ ڕاگرتنی بوو کە مەسیحیەکەم کە عیساییە وا ناوم نا عیسا بە ناوی عیسا پێغەمبەرەوە ئێمە خەڵک ئاوا مەلای کورد ئاوا ڕێزی خەڵکی دەگرت لە ڕادیۆدا گوێم لێ بوو کابرایە گوتی من ماڵە جوولەکەیەکم دراوسێ بوو وەڵاهی هیچ مانگێکی ڕەمەزان چونکە ئەو کاتە غاز و شت نەبوو مەتبەخ نەبوو خەڵک لە حەوشەیە هەموومان دەزانین لە لادێدا لە شارەکانیشدا ئاگر بە چیلکەودا کراوەتەوە وتی قەسەم بەخوا هەتا ڕەمەزان تەوا بۆ ئەو جوولەکە لە حەوشەی خۆیان گڕی نەکردۆتەوە چێشتی نەخواردووە چێشتی ئێوارەی نیوەڕۆیە بە ساردی خواردووە وتمە کاکە بۆ وا خۆت عەزێ دەیت وتی لەبەر حورمەتی تۆی موسڵمان چونکە تۆ بە ڕۆژووی نامەوێت چڵە دووکەڵ بەسەرا بەرزکەمەوە بۆنی چێشتەکەم بەسەردا بێ هەر جولەکەکەش ئازاری موسڵمانەکەی نەیەدا. ئەو هەموو یەزیدیە لەم سنورانەدایە، ڕۆژانە خەڵک شایدە پەیوەندی بە ئێمەوە کردووە، وتومانە تو ئەو خوایە ئاگات لە دڵیان بێت، چونکە ئەوانە غەریبن. جارێکی لە کۆڕێکا، لە دانیشتنێکا، کابرایەک وتی دەواجنم هەیەو مەسیحی لەسەرن، زۆرم ئامۆژگاری کرد کە چەند بۆیان باش بە، چەند ڕێزیان لێ بگرە، چەند حورمەتیان بۆ بگرە. وەڵایی پیاوێک فرمێسک بە چاوێ هات، وتی مامۆستا خۆزگە لە عەسکەریدا ئەمەم دەزانی. جوندێکی یەزیدیمان لەگەڵ بوو زۆرم عەزێت دەدا خۆزگە بمناسیایەوە گەرنی خۆم پێ ئازا کردایە وەڵاهی نەمزانیوە ئیسلام وایە بەرامبەر بە یەزیدیەک بە شەیتان پەرستێک ڕێز لە بیر و باوەڕەک ئەوەندە ئەخلاقت جوان بێ بە ئەخلاقە جوانەکەت سەرنجی ڕاکێشی موسڵمان بێ نەک بە تفکردنە سەر عەرز ژینگەش پیسکەی و دڵی ئەویش کرمێکەی ئەوە ئیسلام ئاوا خەڵکی فێر دەکرد شێخ سەعیدی پیران مەلا کاتێ حوکمی بەدەست بووە قەت بێ دینێک هەستی بە غەریبی نەکردووە شێخ سەعیدی پیران کە عەرزم کردن شۆڕشی دامەزران لە کوردستانی تورکیا سێ کەسی ئەرمەنی مەسیحی ڕاوێژکاری تایبەتی بوون ڕاوێژکار زۆر گرنگە یەعنی هەموو پرس و ڕاوێژێکی ئەو حکومەتەی خۆی بەو سێ مەسیحیانە دەکرد هەتا تەنانەت یەکێ لە خێزانەکانی وتی خۆانە گاورن ئەوانە ئەرمەنین مەسیحین فەرمووی دینی خۆیان بۆ خۆیان ئەوە لە قیامەتا خوا یەکلایی دەکاتەوە ئەمانە خاوەنی عەقڵ و بیری تیژن حەیف نییە ئەم عەقڵە و بیرە تیژە بە ناوی جیاوازی ئایینەوە لە دەست بدرێ و من سود لەم عەقڵە تیژەیان نەبینم سێ ڕاوێژکار لە ماڵەکەی خۆیدا ئەمیندارەکانی مەسیحی بوون کەریمی عەلەکە کابرایەکی مەسیحی بوو وەزیر بوو لە حکومەتەکەی شێخ مەحموودی حەفیدا کە کابرایەکی مەلا بوو ئەمە ئەمە ئەمە هیچ شتێک لەم کوردستانەیا ڕۆژێ لە ڕۆژان نەبووە خەڵکێک بزانێ من مەسیحیم تۆ کورد موسڵمانی ئەوە یەزیدیە ئەمە ئەم گرفتە ئێمە لە کوردستانە بیرمان لێ نەکردبەوە ڕۆژێک داخی گرانم حوجرە و مزگەوت تا هەبوو حورمەت بە خوا هەبوو من ئەم قسەیە من وەکو مامۆستایەکی ئاینی و مەلایەک نایڵێم، گۆڤاری پزیشک ژمارە پانزە و شانزەی ئەم ماوەی پێشوو دەرچووە، دکتۆر دیدەوان لە شاری هەولێر دکتۆرێکی بەڕێز سەرپەرشتیاری ئەو گۆڤارە گۆڤاری پزیشک کۆمەڵە دکتۆر دەری دەکەن یەک مەلای تێدا نیە هەموو ئەکادیمی دکتۆر دکتۆر دیدەوان باسێک دەگێڕێتەوە دەڵێ حەیف بۆ ئەو زەمانەی کە مەلا و حوجرە و مزگەوت نەما ئەوە دکتۆرێک وا دەڵێت چونکە قەدر و حرمەتی مەلا کە نەما قەدر و حرمەتی عیلم و زانست و مامۆستاش نەما دەڵێم من بەسەراتێکم لایە مەلا ساڵحی کۆزەپانکەی پیاوێکی ناو گەلێ ناودارە لەم وڵاتەدا یەکێک بووە لە هەرە عالمە بەرزەکان مەلا ساڵحی کۆزەپانکە کاتێک کەوا لە دێیەک مەلا دەبێت دوای ئیجازی وەرگرتنی ڕۆژێ ئافرەتێکی بەتەمەن بە سواری گوێدرێژێکەوە ڕوو لە دێیەکە دەکا ئەڵێ ماڵی مەلا ساڵح لە کوێوەن ئەوە ماڵەکەیەتی ئەچێ و ئەڵێ من خێزانی فڵان کەس مەلا فڵان کەسم کە چەند ساڵێک لەمەوبەر ها ساڵێک تۆ فەقێ بووی لە حوجرەکەی ئێمە و دەهاتیە ماڵمان دەستی ماچ دەکا ئەڵێ دایە گیان یەخوا بەخێر بێی سێ چوار ڕۆژێک خزمەتی ئەکا و دوای ئەوەی کە دەگەڕێتەوە بەرەو دێیەکەی خۆیان گوێدرێژەکەی بۆ دێنە سەری ئەکا بەردێک نییە ئەم مامۆستا ژنە داک مەلا ژنە بچێتە سەری پێشی بێ ئەدەبی دەبێت دەستی ڕاگرێ و بچێتە سەری لەسەر چوار مشقی دەکەوێت دەڵێ وەرە پێ بخە سەر پشتم بەس بەو مێزەرە و بچۆ سەر گوێدرێژەکە ئەڵێ استغفراللە مامۆستا چۆن شتی وا دەبێت چۆن ئەوە خۆت چەماندۆتەوە من بێمە سەر پشتی بجەنابت بەو جبە و مێزەرەی پێغەمبەر صلی اللە علیه و سلم ئەڵێ نا ئەی تۆ نازانی مێردەکەی تۆ چەند لە وەختی عومری خۆی لە پێناوی فێربوونی منا سەرف کرد تۆ دایکی منی لەوەت شایەن زیاترە تێ پێ لە تەپڵی سەریشم نێی قەسەم بەخوا بێت لەسەر پشتی منەوە سواری گوێ درێژەکە بی تا عیلم هەبوو تا حوجرە هەبوو تا مەلای بە حەق هەبوو ئاوا حورمەت هەبوو بەداخەوەم لەم کوردستانەدا لە یەک هەفتەدا ئەم هەفتەی ڕابردوو لە ماوەی حەوت ڕۆژدا سێ مامۆستا لەلایەن قوتابیەوە بریندار کراوە دوو لە هەڵەبجە و یەک لە چەمچەماڵ بە خەستی برینداریان کردون هێرشی کردوەتە سەر کوا حورمەت و ڕێز لەبەرئەوە پەیامی حورمەتداری پێ بوو فەزلی خوایە مەلای باش لە هەر دێیەکا هەبووبێ لە هەر مەنتیقەیەکا هەبووبێ خەڵکی ئەو مەنتیقەیە پێشکەوتوون خەڵکی خوێندەواریان هەیە خەڵکی دەوڵەمەندیان هەیە خەڵکی موفەکریان هەیە خەڵکی هونەرمەندیان هەیە هەر بۆ نمونە مەنتیقەی قەرەداخ مەنتیقەی قەرەداغ چونکە مەلا بەناوبانگەکانی کوردستان لە قەرەداغ بن بڕۆ هەرچی بوارێک تۆ دەبینی قەرەداغی تیا بەشدارە چونکە کاتی خۆی مەلای چاکیان هەبووە هەر شوێنە مەلای باشی نەبووبێ فەقیرە خەڵکەکەی ئێستاش هەموو نەخوێندەوارو فەقیر حاڵن مەلا هەوێنی زانست هەوێنی بەیەکەوە ژیان بووە جێگەی داخ و مەسەفە بۆ ئێمە ئێمە لەم کوردستانەیە هەر ناو بەناوێک ختورەیەکمان بەدڵا دێننەوە هەر دادەنیشی تۆزە خەڵک پێێتەوە سەرکار و کەسابەت و دیسان دەقەومێتەوە لە دووی دوانزەی 2011 ئەو هەفتەی ڕابردوو ڕۆژی جومعە بەداخەوە لە زاخۆ لە دەڤەری بادینان ئەو ڕووداوە کارەساتبارە ڕوویدا، ئەوەی لە ناویا هەمووی جێی ئەسەفە، هەمووی شتی نابەجێیە، بەڵام بەداخەوە ناوی حورمەتداری مەلا هاتەوە گۆڕێ، هەندێ خەڵک بە وشەی مەلا، خەڵکی حورمەتداری وەکو جەنابتان، جەنابی مامۆستا نەبێ، مامۆستا نەبێ پێ عەیبە، بەخوا خەڵک پێی عەیبە بڵێن مەلا، یەعنی چووە هێندەی پێ هێندی پێ گەورەیە، خۆی ئێمە شانازی بە وشەی مەلایەتیەوە دەکەین. مەلا نین حەیفێ مەلا واتە پڕ لە عیلمە مەلئ پڕ پڕ بووە لە عیلم حەیف ئێمە کەندووی خاڵین لە عیلما بریا مەلا بووینایە مەلا وشەیەکی گەلێ گەورەیە بە خۆمانی ڕەوا نابینین ڕەنبێ وشەی مەلامان زۆر پێ لە مامۆستا گەورەتر بێ بەس خەڵک هێندە حورمەتدارە پێی عەیبە پێت بڵێن مەلا کەچی کابرا سەیرێکی لەسەر تەلەڤیزیۆن مەلایەک وای کردوو مەلایەک وابوو مەلا لەو هەموو شەڕە ناوخۆیانەی لەم کوردستاندا واللە خوا بەزێ بە تەڕەفی بێ لایەن بووە لەو کاتانەدا کە ئێمە هاوارمان دەکرد خەڵکینە یەکتر مەکوژن ئەوەی کە مەیتی دەهاتەوە هی ئەم لا و هی ئەو لا و هی ئەو لا هەر مەلا لەگەڵی دەچوو بۆ سەر قەبران وا بوو یان نا نوێژەکەی هەر لەسەر دەکرد دڵیشی دەدایەوە لە تەعزیەکەشیا لەسەری دادەنیشت نەیدەگوت تۆ فڵان لایەنی و تۆ فڵان لایەنی لەگەڵ هەموویا هەر دەمانگوت تخوا مەکەن کورە ئەم ئاگرە بکوژێننەوە کاکە گیان خۆ ئەگەر ئێمە بەعزە شتێک هەیە برینی کۆنە قەت بە نەیکولێنینەوە هەر باسیشی نەکەین هەر کتێبەکانیشی نەخوێنینەوە ئیلا مەگەر بۆ ئەهلی ئیختیساس کرد مێژووەکە دەرسی لێ وەرگرێ ئێمە دایمە با سێ دوعا بکەین هەموو فەرزێک لە هەموو خوتبەیەکە سێ دوعا بکە بڵێ یا ربی خوایە وڵاتەکەم لە نەخۆشی خراپ بەجێ بە دوورکەی دوعای دین و ئیمانەکەمان کردوە ئیشەڵا دیڵ و دین و ئیمانەکە ئاوە نمونەکەیەتی کە ئەو خەڵکە لە مزگەوت و حەوشە و بانەشە جێی نابێتەوە لە هەموو شوێنەکان نەک هەر لێرە ئەوە ئەوە فەزڵی خوایە دینەکە جێی خۆی گرتوە الحمدللە الحمدللە سای ئیمان هەموو بیرو بۆچون و ڕەنگەکانی کۆ کردوەتەوە لە مزگەوت و ماڵی خوادا یا ڕەبی خوایە ئەم وڵاتە بەم کوردستانە وڵاتی مسوڵمانان لە نەخۆشی خراپ کە نەخۆشی سەرتاسەری بێ و چارەسەری نەبێ بپارێزی یاڕەبی خوایە لە گرانی بمان پارێزی نان لەسەر سفرەکانمان هەڵنەگیرێتەوە فەردەئارد لە ماڵەکانمان نەشاردێتەوە خوایە ئەو دوعایەتان زۆر گەورە بێت خوایە بێبارانی قاتوقڕی و گرانیمان بەسەرا نەهێنیەوە خوایە قەت ڕۆژێ لە ڕۆژان شەڕی ناوخۆ لەم کوردستانە هەڵنایسێتەوە قەت کورد بەدەستی کورد مەیتەکەی نایەتەوە ئەوە دوعای زۆر گەورەن ئێمە هەدەفمان ئەوەیە چونکە لەم سیاشتانەدا خەڵک ساغ و سەلامەت بێ خەڵک تێر و تەسەل بێ خەڵک ئاشتی هەبێ ئیسلام گەشە دەکا ئەم سیانە هەبن نەخۆشی زۆر بێ خەڵک فەقیر بێ خەڵک ئاژاوەی هەبێ ئیسلام زەرەد دەکا ئەوە ئێمە پەیاممان ئەوەیە پەیامی ئاشتی و برایەتی و تێرو تەسەلی ئەم میللەتەمانەیە خۆشەویستان بەڵام خۆ بۆ خۆتان شایدن لە شەستەکانەوە ئەم کوردە یەک دێنێ و دەبا پێم ناخۆشە وا بڵێم لە نەوەتەکانەوە ئاهێکی حەسارەت خۆشمان بە دڵا نەهاتووە هەر ئەم ئەوی ڕاوناوە ئەو ئەوی هێناوە ئیشەڵڵا کۆتایی پێاتۆ ئەو برینە هەڵناداتەوە بەڵام توخوا کامە بە فتوای مەلا بوو کامە خوتبەی مەلایەک ئەم بارودۆخەی سازان خۆ گە خوا نەخواستە مامۆستایەک بۆ نونە لە بادینان لە زاخۆ لە دۆک لە فڵان شوێن خوتبەی شی خوێن بێتەوە کوێتی عارە خانە خراپە هەر دڵسۆزی بووە ڕەن بێ ڕەنگە ئەداکەی باش نەبوو بێ ئێستا من قسەیەک دەکەم تەفسیری قورئانەکە دەکەم براکەم قورئانەکە خراپ نییە نعوذ بالله ڕەنبێ منی مەلا باش نەزانم قسەکە دەربڕم ڕەنبێ خەتاکە لە خۆمەوە بێ ئێمەش مامۆستای ئاینیش بەشەرە چونکە پێغەمبەر بۆیان مەعسوم نەبوو لە گوناه نانا فعلا ئەویش بەشەرە ڕەنبە دەربڕینەکەی زۆر باش نەبووبێ احتیمالی هەیە هەڵوێستەکەی چاک نەبووبێ بەڵام بۆ نەین ئێمە بۆ نەین ئێمە لەم ڕووداوەی زاخۆ کە بیکەین بە دوا ناخۆشی ئەم وڵاتەمان زۆر جار نەخۆشی هەڵ سەر هەڵدەدا دکتۆری پێ دەگەیەنێ ئەو نەخۆشیە کۆمەڵە اختصایی لێی کۆ دەبنەوە چارەسەری دەکەن کۆمەڵە دەرمان دەدۆزنەوە با ئەم ڕووداوانەی کوردستان ئێمە لە جیاتی یەکتر تەشهیر کردن و بەیەکاچوون و ڕاشیرن بوون کە خوا قەدر و حورمەتێکی خستۆتەوە ناومانەوە ئەوە تۆزێ خەڵکەکە ئەمەی لەبیر چۆتەوە فڵان فڵانیە و فڵان ئاڵایە و فڵان سەردە و فڵان سەوزە و سوورە تۆزێ ئەمە کپ بووە با هەڵی نایسێنینەوە با ئەوە ڕۆی ئەوە قازانجمان لێ نەکرد خۆشەویستان هیچ قازانجێکمان لەو شەڕە پەڕۆیە کرد نە بەخوا ئێستا ئێمەی وڵاتان هەژاون قەتیس ماوین کەرکوکە هی خۆتە هی باب و باپیتە پێت ڕەوا نابینن خانەقینە هی باب و باپیری خۆتە دڵێ نەوەڵا ناوچە دابڕێندراوەکان خۆ ئێمە دەسەڵاتێکمان نەماوە ئەم دوو سێ پارێزگا تخوا عەیب نییە ئەم میللەتە بچکۆلە بەیەکەوە ئیدارە نەکەین سێ شار بەیەکەوە ئیدارە نەکەین با چارەسەری بۆ بکەین. چارەسەر دەزانن بە چی دەبێت؟ ئێمە وەکو مامۆستای ئایینی بە قەدەر خۆمان لە دینەکەوە ئەوەندەی لێ حاڵی بووین بە یاسا کردنی ئەم وڵاتە. یاسا چەند وتارمان لە پێش تریشا خوێندۆتەوە ئەم وڵاتە وەختێ خەڵک ئیسراحەتی تێدا کە یاسا بێ یاسا قانوونێک هەبێ هەموو خەڵک مافی پارێزراو بێ. من ئەوەندە دڵنیا بم لەوەی کە یاسا تۆڵەم بۆ دەکاتەوە کە تۆ غەدرم لێ کەی پێویستیم بەوە نەبێ بیر لەوە بکەمەوە خۆم تۆڵەت لێ بکەمەوە. خۆزگەم بەو خۆزگەیە کە ڕۆژێ لەم وڵاتەدا کەس بیر لەوە نەکاتەوە دەست بۆ براکەی درێژکا کاتێک کە غەدرێکی لێ دەکا بڵێ کوڕە قانون هەیە قانون ناهێڵێ ئەم غەدرەی لێ بەسەرەوە چێ جا بۆ من خۆم ماندوو کەم با قانون حاکم کەین قانون بۆ خۆی کتێبە لە چوارچەوەی دادگا و بینایەکە ئەبێ بیهێنینە سەر شەقامەکان بهێنینە ناو بازاڕەکان بهێنینە ناو دام و دەزگا و مەقەڕی حیزبەکان یاسا سەروەری بەوە دەوێت بە یاساکردنی حکومەت ئەو کەسەی کەوا هەر کارێکی پێ دەست بێری جا من پێم خۆشە لە مەلای مزگەوتەوە دەست پێ بکەن مامۆستایەکی مزگەوت بڵێ مامۆستا تۆ ئەو خوا ئەم هەفتەی ئەم خوتبەیەت بۆ ئەم خەڵکە خوێندۆتەوە ئەم لاپەڕەیە چەند کتێبت بۆ خوێندۆتەوە هەر لە تەعزیە و گەڕان و نووستن و دامەکردن بووی هەتا هاتوویە سەر مینبەری مزگەو مێشکی ئەو خەڵکە تێکدەی یان مامۆستا پێم بڵێ لە ماوەی ئەم حەو ڕۆژەدا تۆ چەند کتێبت خوێندۆتەوە ئەگەر هیچی نەخوێم وە لای بە هەر لە مەلاوە دەست پێ بکە دیارە ئیخسایی نیە دیارە خۆی تەرخان نەکردوە دیارە پیشەکەی خۆش ناوێ دواتر وەلا هەر کارمەندێک دەیگری با دوو سیفەتی تابێ قورئان دەفەرمێ حەفیظ علیم ئەمین بێ زانا بێ چونکە هەیە ئەمینە بەڵام زانا نیە هەیە زانا دزە خەڵک هیچ کەسێک نیە لەم وڵاتەدا باوەڕم نیە دوول لە ڕووتان هێندە گەمژە بێ ڕقی لە حکومەت و یاسا بێ چونکە هەموو کەس دەزانێ بێ حکومەتی چەند خەتەرە بەڵام جاری وایە من مەسولێکی دز دەبینم کابرا هێندەی دزیوە تەقیوە تۆش هەر لەگەڵ ئەوا پێشمەرگە بووی هەر لەگەڵ ئەوا شەهیدت داوە هەر لەگەڵ ئەو لە لادێ بووی ئەو دڕا لە ڕێ سەلام من لێ ناکا تۆ هەر لە خوارەوەی کورە ڵە حکومەتەکەش بڕوخێ بەوەوە ئەمە ئەمە ئەمە خراپە ئێمە با وا بکەین حکومەت خۆشەویست بکەین لە ناو دڵی خەڵکا من خەڵکم بینیوە کارمەندی حکومەت بۆ سارەی دایرەی پێ بوو وەڵڵاهی بە شۆستەیدا داوە جەرگم بۆی ئێشاوە ئەگەر لێی پرسی بۆ وا دەکەی کوڕە ماڵی حکومەتە بیڕوخێنە وەرە تۆ حکومەتەکەی خۆت ڕق لێ بێ ساری دایرەکەت ڕق لێ بێ ئەمە هەتا ماوی نابی بە شت قەت ئیسراحەت ناکەی حکومەت بەوە خۆشەویست دەبێ من ئەم حکومەتە ئەو دەزگای بەیی خۆم بزانم ئەو ساری دایرەیە بەی ماڵی خۆم بزانم جا ئەوەی بەدەستەوەیەتی کە هاوڵاتیە ئەمەش بەوە دەبێ یاسا بۆ هەمووان بێ یاسا بۆ هەمووان بێ بەڵام شوێنی گەشت و گوزاری هەیە من بەڕێزێکم گوێ لێ بوو لە تەلەفیزۆنە وتی لە لوبنان حیزب اللەی لوبنانی ئیسلامی هەیە گەشت و گوزاریش هەیە تا ئێستا ئوتێلێک نەسوتاوە ئەو قسەیە زۆر ڕاستە بۆ دەرس لە ڕابردووی خەڵ لە داها لە پێشینانی خۆمان لەوەی کە لەلامان دەژین وەرنەگرین بۆ ئەو وا دەکا چونکە لەو وڵاتانە گەشت و گوزار پارەکەی ئەچێتە گیرفانی حکومەتەوە حکومەتەکەش دەیداتەوە بە میللەتەکە لە وڵاتی ئێمە شوێنێکی وەکو دووکان ئەو شوێنە گەشت و گوزارە خۆشە کاکە چەند کەسێک داگیریان کردووە هەرێکە بە خۆی خانوویەکی قوت کردوێتەوە یەک دینار ناچێتە گیرفانی حکومەتەوە ئەینا گەر شوێنی خراپەکاریش هەبێت پارەکەی و داهاتەکەی بۆ میللەتەکە بێت تا حەڵاڵ و حەرام تێکەڵاو دەبێت تۆ ئیسفادەیەکی لێ دەکەی بەڵام با ئێمە هەوڵ بدەین شوێنە گشتیارەکان بۆ هەموومان بێ جا ئەمجا ئەم دەچێ عەرەق دەخواتەوە با بۆ خۆی بچێ ئەویش دێ بۆ مزگەوتێ با بۆ خۆی بچێ حەمد و سەنا بخوا کەس ڕێگای هیچیان نەگرێ من پێم خۆشە گەورەیی تۆی موسڵمان لەوەدا لەم ڕۆژی جومعەدا کە نادی هەیە و بۆی نەچووی هاتووی بۆ مزگەوتێ کە هەر نادی نەبێ ئەی کابرای عەرەقۆر بچێ بۆ کوێ؟ گەورەیی لەوەدایە نادیەکە کراوەتەوە تۆ ڕوت لە مزگەوت کردووە ئەوە گەورەیی ئەوە ئیمانەکەت دەرەخا کە لەم کاتەیا هاتووی لەو سەرمایە کابرا بە پێوە ڕادەوەستێ ناچێ لە نادیەکە لەبەر سپلی دانیشێ ئەبێ هەردووکیان هەبێ بەڵام با ئەم شوێنە گشتیاریانە بایاسایی بکرێن دووەمیان میللەتەکەمان وشیار بێ ملت وشیار بوون زۆر ئەساسە. فەرموودەیەکی پێغەمبەری خوا صلی اللە علیە و سلم ئەگەر ئەم فەرموودەیە جێبەجێ بکەین دڵنیا بن کاری وا ڕوو ناداتەوە. خۆشەویستی خوا شەش حەو کەسی هێنا ناردنی بۆ کارێک بۆ شوێنێک سریەیان پێ دەوت سریەیەک خەڵک کابرایەکی خەڵکی مەدینە پێوەن ئەنصاری ئەنصاریەکان زۆر خۆشەویست بوون لای خوا و پێغەمبەری خوا صلی اللە علیە و سلم قورئان باسی کردوون چەندین فەرموودەیان لەبارەوە فەرمووی تۆ خەڵکێکی گەنجێکی مەدینەیی سەرپەرشتی ئەمە بکە کەس نابێ بێ حاکم بێ وڵات نابێ بێ سەرکردە بێ بێ حکومەت بێ نابێ حەو کەس بەڕێیەکا بڕۆن سێ کەس بن دەبێ ئەمیرێکیان هەبێ سەرپەرشتیارێکیان هەبێ کاکە تۆ سەرکردەی ئەم کەسانەی فەرمووی وامرهم ان یسمعوا له ویطیعوا فەرمووی تۆ ئەو خوا بەگوێشی بکەن و بەقسەشی بکەن جا تخوا گوێ لەم دوو وشەیە بگرن بەگوێی بکە بەقسەشی بکە گوێ لێگرتن بە قسەکردن نەیفەرموو هەر بە قسەی بکەن پێشدا گوێی لێ بگرە دەنگوباسێک بڵاو دەبێتەوە خەڵک ڕادەکەن بۆ شوێنێک ئێستا من لە مزگەوتێن خوا نەخواستە چووینە دەرێ مزگەوت و خەڵک ڕای کرد ئەرێ بزانە گوێت لە قسەکە بێ کاکە بزانە ئەم مەسەلەیە چییە جارە گوێی لێ بگرە تێی بگە لێ ورد بەوە بزانە تەحەمولی مەسوولیت دەکەی بارەکەت پێ هەڵدەگیرێ کۆڵەکەت تا کوێ پێ هەڵدەگیرێ ئەرێ هەدەف لەم کۆبوونەوەیە چییە ئەمجا ئیتاعەی بکە تەلەفیزۆندا خەڵکی لە کۆ ببنەوە ئەخ من نابێ بزانم بۆچی کۆ ببمەوە با گوێ بگرین با ئەویش خوا گوێی بۆ داوە دوو گوێی داویە جارێ دوو قسە بیستەوە ئەمجا یەک بە زمانێک دەری بڕە بیری لێ بکەوە ئەمجا ئیتاعەی بکە بەڵێ خۆشەویستان فأغضبوه في شيء دەفەرمێ ڕۆیشتن لە ڕێگا لە مەدینە دوور کەوتنەوە کابرا تووڕە بوو سەرکردەیە بەڵام مرۆڤە تووڕەیان کرد توڕەیان کرد لە ئەنجامی دوو سێ قسەدا وتی بڕۆن پووش کۆکەنەوە وتیان بەسەر چاو سەرکردەمانی چوون پووشیان کۆکردەوە چیلکەو داریان کۆکردەوە وتی ئاگری دەن ئاگریشیان دا وتیان ئەمە زۆر چاکە چونکە ئەمە ئەمە دافعی خێرە خۆ ئاگر کە بیکەیەوانە ئیحتیمالی بۆ چێژ لێ نان بێ مادام کارەکە جوانە ڕەنبێ ئەم ئاگرەی مەد نانی پێ بکەین ڕەنبێ چێشتی پێ لێنێن ڕە خواردنی پێ سوورکەینەوە زۆر باشە وتی فەدخلوها بڕۆنە ناوێەوە خۆتان بسووتێنن بڕۆندەی خۆشتان بسووتێن بچنە ناو ئاگرەکەوە هەموو تەماشایەکیان کرد وتیان کاکە انما فررنا الى رسول الله صلی الله علیه وسلم من النار ئێمە بۆیە هاتوین بۆ لای پێغەمبەری خوا وازمان لە وڵات و نیشتیمان و دینی باو باپیرانمان هێناوە بۆی لە ئاگر ڕزگار بین نەک بەدەستی خۆمان خۆ بخەینەوە ئاگرە وەڵا ناچین وتی چۆن ناچن ئەی پێغەمبەر صلی نەیفەرموو ئەگەر هەرچی پێوتن بە قسەی بکەن وتی کاکە فەرمووی گوێی لێ بگرن ئێمە گوێمان هەیە عەقڵمان هەیە ئەو ئاگرە دەمان سووتێنێ ئێ خۆ ئێمە لە جەهەنەم ڕامان کردو معقولە بەدەستی خۆمان بچینەوە ناو ئاگرەوە وەڵا بە قسە ناکەین فکانو کەذالکە دەفەرمێ ئاوا مانەوە جا خۆزگە میللەتی ئێمەش ئەم وەعیەی بۆ دروست بوویا ئێستا تۆ هاتووی بۆ ئەم مزگەوتە بۆ ماڵی خوا بۆی لە جەهەنەم ڕزگارت بێ معقولە منی مەلا بڵێم دەتخەمەوە ناو جەهەنەمەوە هێندەت بترسێنم لە ڕەحمەتی خوا مەویز بی نا تۆ هاتووی بەرەو بەهەشت هاتووی لە دە لە پشتت لە جەهەنەم کردووە نابێ مزگەوت خەڵکی وا لێ بکا لە بەهەشتی خوا ساردی کاتەوە هەر وا بزانە بڵێ هەر تۆ جەهەنەمی جەهەنەمی نەعلەتت لێ بێ نەعلەتت لێ بێ کوڕە کابرا هەر نوێژیش ناکا جارێکیکە حیزب دەزگایەکە بۆی لە ئاگر ڕزگارت کا ئاگری هەژاری ئاگری نەبوونی ئاگری نەزانی خەڵک کە لە وڵاتان حیزبێک پێکەوە دێنێ کۆمەڵە خەڵک سەر بە یەکەوە دەنێن هەدەفێکیان هەیە بۆ ئەوەم بەختەوەرم کەی ئەی حیزبەکە بۆی لە بەدبەختی ڕزگارم کەی نەک لە بەختەوەریەوە بەدبەختم کەی ئێستا لە وڵاتی ماشتی ڕاست بێتەوە حیزبێک پێدێنە کەس نازانێ بۆچی حیزبیە ڕەنگە بڵێ معاشەکەی باشە دەبێت کاکە هەدەفێکت هەبێ ئامانجێکت هەبێ بەختەوەریت بۆ بێنێ بۆیە پێت دەڵێم سەرکردە کوردەواری دەڵێ بۆیە پێت دەڵێم خاڵە کە چۆلەکەم بۆ بگری سواڵم بۆ بکەی بۆی من سواڵ نەکەم دەرمانم بۆ بێنی بۆی من نەخۆش نەبم نەک هەر لە وەختی دەنگدانە ئیشت پێم بێ ئەها گوێت بۆ دەگرم بەڵام بزانم بچیم پێڵێ ئەگە پێم بڵێ بڕۆ ئاگرەوە وەڵا بە قسە ناچمە ئاگرەوە کابرا لە مەقەڕی حیزبێک ئەڵێ ئا بڕۆن فڵان شوێن بسووتێنن، نەوەڵا کاکە بۆ بە قسە ناکەم، بۆ بۆ بیسووتێنین؟ وسکن غضبه کە کەس بە قسەی نەکرد کابراش سارد بۆوە، ها ئینسان وایە غەزەب و توڕەی هەر دوو سێ دەقەیە، نیو سەعاتە، کابرای سەرکردەش خاو بۆوانێ و وتی چا نەبوو نەچوونە ئاگرەکە، وطفئت النار و ئاگرەکەش خامۆش بوو، بارودۆخی سامناک ئاگرە، تۆزێ سەبرت هەبێ کپ دەبێتەوە، بۆ خۆی دەبێتەوە خۆڵەمێش کەسیش ناسووتێنێ. بەس بە شەرتێ بە عەقڵ بیری بکەیەوە لەگەڵیا هاتنەوە خزمەت پێغەمبەر سەڵەم وتیان کارەساتێکی وا بوو ئەی پێغەمبەری خوا گوناهبار نەبووین کە نەچووینە ئاگرەکەوە بە قسەی تۆ فەرمووت بگوێی لێ بگرن و بە قسەشی بکەین بەڵام بەخوا گوێمان لێ گرت بەڵام بە قسەمان نەکرد فەرمووی لەو دەخەلووها ما خەرەجوو منها وەڵڵاهی بچوونایە ناوێوە هەمووتان دەسووتان و جەهەنەمی دەبوون چونکە عەقڵی خۆتان لەدەست داوە تۆ نازانی ئەو ئاگرە دەتسووتێنێ انما الطاعة فی المعروف خۆزگە ئەم وشەیە بنووسرایەوە لەسەر هەموو شوێنەکان هەڵواسرایە گوێڕایەڵی انما بۆ حەسرە گوێڕایەڵی هەر کەسێک بەس بۆ چاکە دەکرێت بۆ نەیفەرموو مەلایە منی مامۆستا بەنارە خەڵکینە لە دوای جمعە با بڵێن ئەو دایرەیە بسووتێنین دەبێت مامۆستا ئاخر بۆ بیسووتێنین یەکسە مەڵێ مادەم مامۆستا وای گوت نەخێت دەبزان ئەمە چاکەیە یان خراپەیە ئەمە شەڕی بەدواوە یان خێری بەدواوەیە ئەمە بۆ لە ناوی بەرین و چی دێنینە شوێنەکەی ئەها یەکسەر بە قسەم مەکە، بە قسەی سەرکردەکەشت وا مەکە، بە قسەی حیزبەکەشت مەکە، بزانە تاعەتە، چاکەیە، خێرە، بۆ داهاتوو، بۆ ئێستا، لابردنی شەڕێکە، ئەمجا بە قسەی بکە. گوێڕایەڵی فەرمووی بەس بۆ چاکەیە. خۆزگە ئەمە لە مەکتەبی سەرەتایی تا زانکۆ و پەیمانگاکان، لە مەقەڕی حیزبەکان و دایەنە سیاسییەکان ئەم فەرموودەیە بخوێندرایە. ئێمە لەگەڵ یەکین، گوێڕایەڵ یەکین، بەڵام بۆ ناو ئاگر نا. بەڵام بۆ فیتنەیی نا چونکە کاری بێ بەرنامە کاری هەڕەومج و مەرەج شتەکە خراپتر دەکا ئێستا ئەمە ڕووداوەی لە بادینانە من بیرم لێ کردۆتەوە جەنابیشتان هەر یەکچێکتان ئەڵێ مامۆستای ئاینی جەنابی مامۆستا لە مزگەوتە ئەرێ خەتای تۆ بۆم کار ڕوویدا دڵێ من لێی بێبەریم نە بەخوا باوکم من ئیشم وام نەبووە من قسەی وام نەکردووە ئەڵێ هی حیزبی دەسەڵاتدار لەو سنورە تۆ کرد و تەڵە کاکە من لێی بێبەریم ئەو ئەندامانەی منیش چووبن ئەوێان سوتان بێ کاکە من لێیان بێبەریم نەوەڵا من نیم ئەڵێ حکومەت دەسەڵاتی تەنفیزی تۆ بووی ئەڵێ نەوەڵا منیش نیم منیش لێی بێبەریم ئەڵێ خەڵچینە کە ئێوە هەمووتان کۆبوونەوە سوڵەتان گیراوە ئێوە بوون دەڵێن نەوەڵا ئێمەش نین ئەی کێیە وەڵا کەس نییە ها کەس خۆی لێ ناکا بە سەحەب هەمووی نەفرەتی لێ دەکا جا ئیشی ئاوا منکەڕ گەورەتر دەکا ئیشی بە بەرنامە ئەبێ بیری لێ بکەیەوە کە بیرت لێ کردەوە مەن هەجت بوو ئەبێ بڵێی حەتا دوا ساتی ژیانم لەگەڵی دەڕۆم کابرا تەنزیماتی ناو شاری دەکرد لە دایرەی ئەمن دەگیرا حەتا زمانیان دەبڕی و هەناسەیان لێ دەبڕدی و هەر من بووم ئەو چالاکیەم کردووە کردوومە چونکە مەن هەجێکم هەیە چونکە بڕوام بەوە هەیە ئێستا هەمووی تێ چووە چونکە هەمووی عەشوایی بووە هەمووی هەر هەر بە کڵپەیەک گەرم بووە کە خۆڵەکە دامردا تۆ ئینجا هەمووی دەڵێ بە قوربان لەگەڵ نەبووم ئەو واستە بۆ مەسولەکە ناوەکەی ڕەش کەنەوە ئەڵێ بە قوربان خوا بکەم ڕزوویەنەکەم دەرنەچووبێ بلۆکی پێدا دا و ئەڵێ بەخوا منیش نەبووم، هەمووشی دەڵێن من نەبووم. ئەمجا مونکەڕەکە گەورەتر بوو و حکومەت بڕیاری دا بە دوو سێ ملیۆن دۆلار نادیەکان وەک خۆیان تەعمیر کرێنەوە، حەرەس و حیمایەشیان بۆ دابندرێ، بۆشیان کاشی ڕێژ کرێ، چیشیان زەرەکردووە بیاندەنەوە. کابرا گەلێک لە جاران لەو مونکەڕ و بێ شەرعیە گەرمترە. ها شتی بێ بەرنامە شتێک کە لەسەر معروف نەبێت شتێک کە هەر هەرچی دەنگێکت بیست تکام وایە سەلەو بازارە دەنگە دەنجێک دەبێت تۆ لە دوکانەکەی خۆتەوە ڕامەکە تۆ زارە سەبر بگرێ کاکە گیان ئەوە یاسا هەیە با پۆلیس تەداخل بکە با کابرایەکی یاسایی بێ تا حکوم بکە بەڵام لەم خۆزگە خۆزگە یاسا سەروەر بێ ئەگە خوتبەکەم درێژ بێ بمبورن ئا ئەم وشەیەشتان لە کۆتاییدا با پێ بڵێم پێ سەم فەرمووی الحکمەت ضالەت المؤمن حیکمەت و وشەی جوان گومبووی ئینسانی ئیماندارە لە هەر شوێنێ وشەیەکی جوانت بەردەست کەوت دەتوانی سوودی لێ ببینی ئەتوانی سوودی لێ ببینی کابرایەک هەبوو لە تەلەڤیزیۆن هەموو بینیوتانە فلیم و شریتەکانی چارلی چاپلن ئەها ئەو کابرایی کە بە فلیمە کۆمیدیەکانی هەموومانی هێناوەتە پێکەنین من یەک قسەی ئەو پیاوەم خوێندوەتەوە ئەم حکومەت بەس ئەم قسەیە جێبەجێکا کاکە مەگەڕێەوە ئەگە ئیمانت بە قورئان نیە قەیچێکە گوێ بە قورئان مەگرە ئیمانت بە خۆشەویستی خوا نیە تاجی سەران وەڵایی قەینا گوێ لەویش مەگرە بە زۆری بەسەرتا ناچەسپێنم بەس خۆ ئەم پیاوە هەموومان خۆشمان دەوێت چونکە پیاوێکی پێکەنیناوی پیاوێکی ڕوح سوک لەو ساڵانەی ڕابردوو مرد ئەم پیاوەیە قسەی جوانی هەیە دەڵێت کە خوا ئەم دنیای دروست کردووە ئەوەندە بە فراوانی دروستی کردووە جێگای هەر هەموو مرۆڤەکان دەبێتەوە، ئەگەر هەر یەکەی بیرو ڕایەکی هەبێ، هەر یەکەی کارو کەسابەتێکی هەبێ، هەر یەکە فکرو بۆچوونێکی هەبێ، خوا جێی هەر هەموو کەسی کردۆتەوە، بەڵام بە یەک مەرج، هەر کەسە بزانێ شوێنی خۆی کوێیە لەوێ دانیشێ، هەر کەسە بزانێ شوێنی خۆی کوێیە لەوێ دانیشێ، ئەم قسەیە چەند جوانە، توخوا بۆ منی مەلا ناشرین نیە بچم لە چاخانە دۆمینە بکەم، چونکە شوێنی تۆ نیە، ها کە چووی بۆیە سووک دەبی، ئەبێ بێیەوە بۆ مزگەوتەکەی خۆت، وەڵاهی مەلا عەیبە حیزبی بێ، وەڵاهی هەتا ئێمەی مەلا مەلای ڕاستەقینە بووین وەڵاهی ئەبێ گەورەترین سەرکردە بە لە دوومانەوە بڕوا ئەبێ گەورەترین سەرکردە نوێژمان لە دواوە بکا بەڵام کە کوتیان مەلای فڵان حیزبەکان و فڵان مەلای فڵان حیزب و مەلای فڵان حیزبە ئەی ئەم میلەتەکە چی ئامۆژگاری بکە من ناڵم حیزبایەتی نەبێ ئەبێ حیزبەکان هەبن بەڵام حیزب هەدەفێکی هەبێ بتگەیەنێ بە ئامانجێک لە بەدبەختیەک ڕزگارت کا تۆ ناتوانانی لەم چوارچێوەیەدا خۆت ببینیەوە مەبە بە دوژمنی حکومەتەکە لە چوارچێوەی حیزبێکا خەبات بکە ئەمە زۆر جوانە لە دڵی خۆتا کێت خۆش دەوێت کەس ڕێگای لێ نەگرتووی بەڵام لە بواری کارکردنا با ئەمانە بێلایەن بمێنەوە لە وڵاتەکە با هی هەمووان بن با هەر کەسە فەرمووی لە شوێنی خۆیان دانیشێ لە شەریعەتی ئیسلامیدا من نمونە بە مزگەوت دێنمەوە لە شەرعە عولەماکانمان فەرموویانە ئەگەر ئەهلی گەڕەکێک چوون مزگەوتێک دروست بکەن نابێت سەر بەخۆ دروستی کەن ها هیچ کە نابێت سەر بەخۆ دروستکە بگەڕێەوە بۆ یاسا ئەبێ پرس بە فەرمانڕەوای وڵاتەکە بکەن مسلمانە یان نامسلمانە چونکە موسڵمان نەبێ ڕێگای مزگەوتت هەر ناتوانێت لەو ئەمریکای خەڵک دەوێت مزگەوت دروستکە هەر دروستی دەکا بەڵام شێوازی یاسایی خۆی هەیە بزانن ئەم شوێنە گونجاوە یان نا لە ئیسلامی شاوە دەفەرمێت مزگەوت خۆ بەڕێزان لە هەموو شوێنێ پیرۆزترە لەم سەر زەوێدا وأن المساجد لله مساجد لله مزگەوت ماڵی خوایە جل شرعە دەفەرمێ ئەم مزگەوت و ماڵی خوایە کە تۆ وستت دروستی کەی کۆمەڵە خەڵکێک کۆبوونەوە حوکمە دەبێ نابێ یەکسە بڵێ کورە کاکە مادام ماڵی خوا یەکسە بڕۆن دروستی کەن نەوەڵا ئەبێ سەرنج بدا ئەم مزگەوتەی لەو گەڕەکەدا هەیە بەشیان دەکا یان نا ئەگەر بەشیان دەکا مزگەوتی کەتان بۆ چییە ئایا ئەم مزگەوتە شوێنەکەی گونجاوە بۆ مزگەوت دروستکردن ئایا دەبێتە مایەی خێر و بەرەکەت؟ بۆ نموونە لە ئێستا دێی وا هەمان هەیە سێ چوار مزگەوتی هەیە هەر هەموو یشی دوو سەفیان لێ نیە هەموو لێک بوون بە دوژمن بەهۆی مزگەوتەکەوە خۆ مزگەوت بۆ خۆی ڕەحمەتە بەڵام ئێستا ئەم مزگەوتە گەر نیوە بێ مەعقولە تۆ بیست مەتر لەولاوە بچی مزگەوتێکی کە دروست کەی ئەی بۆ ئەهلی گەڕەکەکە هەموو بە یەکەوە لە مزگەوت لە مزگەوتێکا کۆ نەبینەوە با مزگەوت بێتە ڕەمزی برایەتی کە بوو بە دوو مزگەوت و سێ مزگەوت و هێشتا نیوە بوون هەموو هەموو ئەبینە تەفرەقە بەڕێزان ئیسلام دەفەرمێ مەنعی دروستکردنی ئەو مزگەوتە بکە بۆ چونکە خزمەت بە خەڵک ناکا لە شوێنی وە خەستەخانەیەک دروست کە کە خەڵکە خەستەخانەی نەبوو، لە شوێنی وە مەکتەبێک دروست کە کە خەڵک مەکتەبی نەبوو. با ئەم پارەیە بۆ ئەوە بێ، با بۆ مزگەوتەکە نەبێ، چونکە مزگەوتەکە هەیە و خزمەتی خەڵکەکە وە خۆی کراوە. جا ئەگە بۆ مزگەوت ئەما بێ، ئاش مەعقولە لە شارێکا سی و شەش نادی هەبێ؟ ئەی باشە بۆ سێ نا عەرەق فرۆش، هەر سێ عەرەق فرۆش هەبێ خۆ قابیلە ئەو خەڵکە بە تڕێلا عەرەق ناخواتەوە. بە زەرف دەیخواتەوە سێ دانە بەشی هەموویانی دەکرد معقولە ها کەس ئەگەر قسەکەی شارلی چارلی چاپلن دەڵێ هەر کەسە لە شوێنی خوادانیشە معقولە نادی و مەساج لە پەنا مزگەوت بێ معقولە نادی لەسەر ڕێگای نەقلیاتی خەڵک بێ کە فەقیر و هەژاری وارە دێتەوە لە جیاتی عەلاگەی سەموون بێنێتەوە عەرەقخانە لەسەر ڕێگای بێ معقولە عەرەقخانە لەسەر جادە بێ کابراێک بە سەرخۆشی هاتووە بەو جادەیە دەڕۆی سیارەت پێیە مافی خۆتە بڕۆی ئەم بەسەرخۆشی و لارە لاردی خۆی خستە ژێر سارەکەتەوە خۆمە باسی قیامەت مەکە هەر بۆ دنیا بیری لێ بکەینەوە ئەها شوێنی خۆی نەبوو ئەبێ ئە بەڵام بەڵام ئەوەندە شەیە کێ بە بڵێ فڵان کەس تۆ لەوێ دانیشە کە فڵان کەسێک لار و لەوێر هەر لەسەر جادەکە دانیشە من و تۆ نەچین ملی بگرین نەچین ملی بپەڕێنین نەچین ئاگری بەسەراکەین ئەبێ یاسا پێی بڵێ یاسا بڵێ کاکی خۆم ئەمە شوێنی تۆ نیە تۆ بگوازەوە ئەبێ یاسا عەرەق خۆرەکان وا ڕێکخا شوێنەکانی هەموو خەڵکیش عەرەق بخواتەوە کەس هەست پێ نەکا کە عەرەق خۆریش هەیە بۆی شوشەکەی لەسەر جادەفڕێ نەدرێ ئێستا خۆ ئەو ئەوروپایە هەمووی بێدینە کەچی کەسێک ئەوەی لە ئەوروپا دێنەوە کاکە عەرەق خواردنە وەک ئێرە نیە شوێنی خۆی هەیە تەمەنی دیاری کراوی خۆی هەیە هەموو دنیای بداتێ مناڵێکی خوار هەژدە ساڵ کەسێ عەرەقی پێ نافرۆشێ ئەڵێ گوناهە جەریمەیە با لە مناڵیەوە فێر نەبێ با بگاتە تەمەنێکی قانونی ئەمجا خۆی ئیختیاری ئەوە بکا ئەمە هەموومان نازانین لە کوێ دانیشین بڕواتان بێ بەڕێزان هەر کەسە لە شوێنی خۆی دانیشێ معقولە نادی عەرەقانە لەسەر ڕێی مەکتەبی کچان بێ سەرخۆشێک پەلاماری کچەکانی خەڵکدا خوما هەر لانە قیامەتیەکەی لێ لابەرە هەر بە عەقڵ بیری خۆ مەعقولە ئەوە بەڕێزان نا مەعقول نیە مەعقول نیە ئەمە گونجاو نیە وەڵڵاهی من دڵم مەکتەبێکی کچان هەبێ مەعقول نیە دەرگای مزگەوتەکە بەرامبەری بێ چونکە لەوێدا ئەنواع خەڵک لە مزگەوتەکە دەچێ لەگەڵ سینگی کچەکانا بەیەک دەکەوێ ناڕەحەتیان دەکا یعنی بە هەموو شوێنە شوێنی گونجاوی خۆی هەبێ قاپی مەکتەبەکە لەم دیوە گونجاویان لەو دیوەوە شوێنی بۆ بدۆزەوە ئەم هونەرمەندە گەورە عالمە وتی کەس بەخوا بەر یەک ناکەوێ ئەمجا شتی نایاسایی شتی ناشەرعی وەک پشکۆی ئاگر وایە پشکۆی ئاگر ئەمە پشکۆیەک بێ من بمەوێ لای بەم بیبەمە ئەولاتر فڕێیدەم بڕواتە بێ هەر پێنج شەش چرکە دەقە ناڵێم چرکە کە ئاوا سەعات لادە دە چرکە بۆ لە دەستا ڕاگیرێ ئاوای لێ دەکەی ناچار فڕێ دەی لە تاوی دەستی خۆت یەکەمجار ویستووتە لای دەی پەلامارت داوە حەماسەتت هەبووە بەڵام دوای تەحەمولی ناکەی دەتەوێت ئێرە نەسووتێ کەچی ئەو فەڕشەی لەولاوە پێ دەسووتێنی دەی کە سووتان هەر سووتان بێ ئەمێ بسووتێ ئەوێ بسووتێ هەر با لێرە بسووتێ وانیە؟ بەڵام یاسا و قانون و حکومەت وەک مقاش وایە، مقاشەکە کە بە مقاش پشکۆکەت گرت حەز دەکەی شارەجێک بە دەستەوە بێ حەتا دەبەی لە ئاوەکەی دەکەی. لەبەرئەوە ئێمە وەختێ بەختەوەر دەبین کە پەنا بۆ یاسا بەرین. بەڵام توخوا با دەسەڵاتدارانمان ئە ئەم فرسەتە بقۆزنەوە یاسا یاسا بە مەعنای یاسا لە وڵاتەکەدا یاسا بێ. مامۆستایەکی ئاینی نەیزانی خوتبە بخوێنێتەوە حەل لە پێشەوە بەسەر ئێمەی جێبەجێ کەن. کە قسەکانت مایەی ئاشتی و تەبایی و دڵنەوایی ئەو خەڵکە نەبووە خەڵکت عەزێت دا نەفرەتت لە خەڵک کرد بەوی وتت نەعلەتی لێبێ و بەوی وتت ڕووت ڕەش بێ ئەم مەلایەش من وەڵا من جاری وا لە خوتبە دانیشتووم خۆم تەریق بوومەوە مامۆستا قسەی وا نابەجێی بەو خەڵکە کوتووە نابێ برام هەموو شتێک سنووری دیاری کراوی خۆی هەیە ئەمجا ئێمە وڵاتەکەمان زۆر وێرانە وەڵاهی هێشتا حەدی ئەو مەسەلە بچووکانەمان نییە مەسەلەی گەورەترمان لە پێشە، ئەو شەوی شەممەی ڕابردوو کەناڵی ئاسمانی هەولێر کە بارەگەکەی لە هەولێرە و ئەلحەمدللە کەناڵەکە ماوە ئەرشیفەکەی مەوجودە هەر کەسێ دەیەوێ بچێت سەردانیان بکا و ئەو ئەرشیفە وەرگرێ من بە چاوی خۆم بینیم ئینسان فرمێسک بە چاوتان خۆی ناگرێ بنایەتە خوارەوە ماڵێک لە شارۆچکەیەکی ئەم کوردستانە سنووری سلێمانی لە هەولێرەوە هاتوون سەردانیان کردبوو ئەو بەرنامەی پێوان دەستبار کە باسی فەقیر و هەژارەکان دەکا ئافرەتێکی ڕوو سوور داوێن پاک بە ئەخلاق خاوەنی شەش منداڵی هەتیو مناڵەکانیش هەر هەمووی بەسەر یەکەوە بوون ئێمە نازانین تەنزیمی مناڵی چ بکەین هەمووی ساڵی وایە دوانی بووە هەرە گەورەکان بەستەزمانە لە چواری ئیبتیدایی بوو مێردەکەی گەنج و جوان جەڵدە لێداوە مردووە شەش مناڵی هەتیو یەکیان مەنجەڵاوی بەسەرا ڕژابوو فەقیرە سەعلانی هەموو لەشی سوتابوو هەر لەشەی جسمی تەواو تێکچوو چونکە تەجمیلاتی بۆ نەکرابوو لەبێ پارەی من خۆم ئاوا بەدیا بەرنامەکەوە بووم لەم مناڵەیان پرسی لەم مناڵەی لە چواری ئیبتیدایە چواری سەرەتایی پێشکەشکاری بەرنامەکە ئەو خوشکە وافرەتە وتی کاکی خۆم لە پۆلی چەنی وتی لە چۆیف دەێم وتی ئاواتت چیە حەزت لە پاسکیلە لە کۆمپیتەرە لە عەتاریە لە لە عابەی مناڵانە وتی نەبەخوا توخوا یەک شتمان بۆ بکەن هیچم لەوانە ناوێ بەس یەک هۆدە خانومان بۆ بکەن وتی بۆ وتی چونکە پورزاکەی باوکم لەم هۆدە خانوە دەرمان دەکا و خانوەکەی ئەفرۆشێ توخوا مناڵێکی چواری ابتدایی هەموو هیوا و خەونەکانی یەک هۆ دەخان و بێت چونکە پورزاکەی باوکی هیچ کەلیان قبول ناکە ساڵێکە باوکیان مردووە ئەڵێ بێ لە خانەکە بڕۆنە دەرەوە هیچ شوێنێکی شک نابن ئەڵێ هیچم ناوێ لەم دنیاە پاسکیلم ناوێ کۆمپیوتەرم ناوێ تەلەفیزۆنم ناوێ بەس توخوا یەک هۆ دەخان و ئەمە مشکلی ئەم وڵاتەیە منی مەلا خەمی ئاوەمە ئەینا کابرا بە مەشکە دەخواتەوە تا ورجیە تەقێ جارە گەورەترین گرفتمەوەی مناڵێکی ئاوا بێلانەیە گرفتم ئەوەیە ئەو دایکە بەستەزمانەی گو وەڵای بەس برنجی بایەکە و زەیتەکە مان دەن ئەو دەرو دراوسێیانە نایخۆن دەمان دەنێ مناڵەکانیش داوای شلە دەکەن وتی ئەی بۆ لێیان بۆیان لێ نانێ وتی بەچی دۆشاو بکڕم بەچی فاسۆلیا و پەتاتە بکڕم هەموو ئێواران دەگریەن بۆ شلە وتی ئەی گۆشت وتی خۆزگە هەر قوربانی بوایە بەخوا بەس قوربانان گۆشت دەبینین خەڵکەکەی دەورو بەریشان فەقیرە میتر وەڕز بوون هەروەندە دەسەڵاتی هەیە وەلە تخوا ئێمەڵە برنجەکە وانە بێ گۆشتەکەی وانە بێ و چەند نەوەشلەن نەبێ ئەم وڵاتە هێشتا ئا ئەوەی تێدایە وەڵی قسەی ئەو مناڵی چواری ابتدایی لەو وڵاتە عالەمیانە بووە لەناو هەموو کەناڵە فەزایەکانەوە تخوا تەلەفیزۆنەکان شەرم بتانگرێ ئەو وای گوت ئەو وای گوت کورە وەرە کاکە وەرە با بە هەمومان چارەسەری ئەم مناڵە بکەین ئەم مناڵە خەون و ئاواتەکانی لە چواری ابتداییەوە بێتە کۆڵی خێزانێک نەزانێ لە کوێدا شەو بکاتەوە زستانە وا نیوەی زستان ڕۆی ئەزیزەکانم هێشتا ئێمە بەرمیلێک نەوتمان وەرگتووە کاکە گیان هێشتا بیری نەوتمان بێ با بزانین چەند خەڵک هەیە بە دەبە نەوت دەکڕێ خۆشەویستان ئەمانە بەڕاستی گرفتی گەورەی ئەم وڵاتەن خۆزگە ئیشاڵا بە هەمومان جا ئەمە من ناڵم بە شەڕ و هەرابی کەی چونکە حەشکە بە شەڕ و هەرابێ ئیلا خراپتری لێ پەیدا دەبێ نادیەکەشی بۆ دروست دەکاتەوە ئەمر بە چاکە و نەهی لە خراپەش وا نەزانن مامۆستا بڵێن نەبێ بەڵام با لە سنووری شەرعا بێ کە ئیشاڵڵا ئەگەر تەمەن باقی بێ ئەمە با سەرەتایەکی خێر بێ هەر ئێمەش بە خۆماندا بچینەوە بزانین ئەمر بە چاکە و نەهی لە خراپە چۆن دەکرێ لە شەریعەتی ئیسلامیدا ئومێدەوارم کە ئیشاڵڵا ئەم ڕووداوە ناخۆشانە هەموو کۆتایان پێ بێ کێ تاوانبارە بەپێی یاسا کەس دیفاعی لێ نەکا و ئەو ملیۆن دۆلارانەش قبووڵمان نییە میللەت هەموو یەک داوای هەبێ هەر کەسێ ئەمانەی کرد لە بادینان یان لە هەر شوێنێکە ئاژاوەکەی نایەوە جا لە مامۆستایەکی دینیەوە حسابی بۆ بکە هەتا کۆتایی بوو بە مایەی ئەم فیتنە و ئاشووبە پارەکەی پێ بژێرن کاکە پارە با حکومەت نەیدا پارە قوتی ئەو میلەتەیە پارەی من و تۆیە بۆ پارەی من و تۆ لە تەعمیری عەنادیدا سەرف بکرێ شزانن کێ خەتاکەی کردووە کێ خەتاکەی کردووە بوو بە سەربوو بوو مسەبیبی ئەم تاوانە حکومەت چاوپۆشی لێ نەکاو ئێمە هەموو پشتیوانی یاساین بەڵام پارەکەی جا مڵکی هەیە سواڵ دەکا سەدەقە دەکا دەچێ بۆ وڵاتان چی دەکا دەبێ پارەکەی پەیداکا وانە ئێستا وا وەکو ئەوەی لاتۆ کابرا بە عەنقەست زەلام دەکوژێ ئەرێ مامۆستا بانگەوازێکم بۆ ناکەن نەوەڵڵا چونکە قەزاو قەدەری خوا لێ نەقەوماوە تۆ بە عەمدی زەلام کوژی من پارەت بۆ کۆکردمەوە بانی دوو زەلامی کەش دەکوژی ئەبێ سزای یاسایی و مادی خۆت وەرگری سزا بەو توندیە نەبێ خەڵک مولزەم نابێ بشگەڕێنەوە بەلای خوا خوا گەلێ ڕەحمەتی لەگەڵ کردوین بگەڕێنەوە بۆ لای ئەو خالیقەی کەوا ئەم ئەندامانەی لاشەی پێ بەخشیوین، بگەڕێنەوە بۆ لای ئەو پەروەردگارە کە ئەو ڕەحمەتە کە قورئانە، ئەو سوننەتە زێڕینەی پێغەمبەرە صلی اللە علیە وسلم بۆی ناردوین بۆ ئەوەی بەختەوەر بین، یا ڕەبی خوایە بەختەوەرمان کەی، یا ڕەبی خوایە لە نەگبەتی بە دوورمان کەی، خوایە لە بەڵا و نەگبەتی و نەهامەتی بە دوورمان کەی یا اللە، یا ڕەبی خوایە بۆ خاتری عەزەمەت و گەورەی و عەزەمەتی خۆت یا ڕەبی خوایە ئاوێکی بە ڕەحمەت بەم ئاگری فیتنەیەشدا کەی ئەمجارەش لە کوردستانا بکوژێتەوە خوایە دواجار بێ خوای پەروەردگار ئەوەی کەوا چاکە چاکتری کەی هیدایەتی زیاتری بدەی ئارامی زیاتر پێ ببەخشی ئەوەی خراپە و لاری لەوێرە یاڕەبی خوایە هیدایەتی بدەی تۆ هادی خوایە هیدایەتی خراپەکاران بدەی ئەوەی نەخۆشە شیفای بۆ بنێری یا اللە ئەوەی نەخۆشە خوایە شیفای بۆ بنێری ئەوەی دەردەدار لە ڕەحمی پێ بکەی ئەوەی نەبوو نەدار و ئاوا لێ قەومەوە خوایە دەرگایەکی خێر و بێری لێ بکەیەوە مەسول و کاربەدەستانمان چاوڕوون کەی بە ئاگا کەی وشیار کەی گوێیەکانیان بکەنەوە بۆ ناڵە و نزوولەی ئەم میللەتە خوایە بە کاری باشەوە خەریک بین نەمان پەرژێتە سەر خۆ خواردن و یەکتر خواردن دوو بەرەکی بۆ هەتا هەتا لە ناو میلەتی کورد و میلاتی موسڵماناندا خوایە کۆچ بکە نەبینینەوە گوێبیستی دەنگی فیشەک و بۆنی باروت و بۆنی دوکەڵ نەچێ بە لوتماندا خوای پەروەردگار ڕەحممان پێ بکەی عاقیبەتی هەموو لایەکمان خێر کەی ئامین ئامین والحمد للە رب العالمین